موعجیزەیەکە تەنها تایبەتە بە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم هەموو ئەمانەشی بەو فەتانەتە ئەنجام دەدا کە ڕەهەندێکی ئاسمانی هەبوو نۆژەنکردنەوەی کەعبەی پیرۆز بەر یەکێک لە ساڵەکانی پێش پێغەمبەرایەتی دەکەوێت ئەوە بوو کەعبە بنیاد نرایەوە بەڵام دانانەوەی بەردەڕەشەکە حەجرە لەسوەت لە جێی خۆیدا بوو بۆ جێی ناکۆچی و دووبەرەکی لە نێو هۆزەکاندا هەمووان دەیانویست ئەو شەرەفە بە باڵای خۆیاندا ببڕێ وەک وتمان حەزرەتی محمد علیە الصلوة والسلام ئەو دەم هێشتا بە پلەی پێغەمبەرایەتی سەرفراز نەکرابوو بەڵێ لەگەڵ ئەوەشدا کە ئەم ئەرکە ئەرچی پێغەمبەرایەتی هەتا ئەو کاتە چەکەرەی نەکردبوو نەکەوت بووە میوە بەخشین بەڵام لە شێوەی تۆیەکدا لە ڕۆحیدا هەر هەبوو تەنها بەهارێک مابوو بێت و نەش و نما بەو تۆوە بدات. ئەوە بوو تەم و مژێکی بارگاوی خوێن ڕەنگ ئەو ناوەی تەنیبوو. شمشێرەکان لە کێڵان دەرهێنرابوون و تیر لە جێی تیران ڕاکێشرابوو و لە سەر کەوان دانرابوو. ڕۆژ بۆنی عەڕەفەی جەنگی لێ دەهات. ئەگەر ڕێگە چارەیەک نەدۆزرایەتەوە. مەگەر خوا بزانێت شەڕێکی ناوخۆیی چەندە درێژخایەن و گیانخەراش هەڵدەگیرسا و چ قوربانییەکی گیانی و ماڵی لێ دەکەوتەوە. هەرچۆنێک بێت یەکێک لە ناویاندا بیرۆکەیەکی بۆ هات و وتی بایەکەم کەس کە لەو دەرگای کەعبەوە دێتە ژوورەوە بیکەین بە نێوبژیوان و هەرچی وت پێی ڕازی بی پێشنیارەکە قبول کرا ئیتر هەمووان چاو لە دەرگا بە پەرۆشیەوە چاوەڕێی ئەوە بوون کە چێ یەکەم کەس دێتە ژوورەوە ئەوەندەی نەبر کە حەزرەتی محەممەد المستەفا عليهەیهی سەلاتی وەسەسلام خۆی کرد بە ژووردا بە بینینی حەزرەتی محمد صلی اللە علیە وسلم هەموو بە جارێک وتیان وا ئەمین هات ئەوجا لە گرفتەکە ئاگاداریان کردەوە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم هەر بیریشی لێ نەکردەوە گورج وتی پارچەیەک پەڕۆی گەورەم بۆ بێنن هێنایان و ئەویش بەردەڕەشەکەی لە ناوەڕاستدا دانا سەرگەورەی هەر هۆزێکیش چمکێکی پەڕۆکەکەی بەدەستەوە گرت و تا جێگاکەی خۆی بەرزیان کردەوە ئەو جا پێغەمبەری خواصل الله عليه وسلم بە دەستی موبارەکی خۆی بەردەکەی هەڵگرت و لە جێی خۆی داینایەوە. بەم شێوەیەش ڕێگری کرد لە بەرپابوونی جەنگێکی ناوخۆیی ترسناک. ئاخر چارەسەرکردنی کێشەیەکی وا ئاڵۆز و گەورەکراو، بەبێ بیرکردنەوە لەوەی چی بکات و لە کورتترین ماوەدا و هەروەک ئەوەی موو لە ماست دەربێنێ، گەر نەدرێتە پاڵ مەنتیقی پێغەمبەرانە، بە چی تر لێک دەدرێتەوە؟ خۆ هێشتا نەببوو بە پێغەمبەر تا بڵێین وەحییە. ئەوە تەنها مەنتقێکی خەڵاتکراوی خوایی و فەتانەتێکی تایبەت بە پێغەمبەرانە کە توانای هەڵگرتنی بارێکی گەورەی وەک پێغەمبەرایەتی هەیە و بە ئاسانی ئەو کێشەیەی چارەسەر کردووە. بەڵێ، ئەو خاوەنی مەنتقێک بوو لە سەرووی خودی مەنتقیشەوە. دارایی داوەرییەک بوو باڵاتر لە خودی داوەری و ئیدراکێک تیایدا شەپۆڵی دەدا کە خودی ئیدراکیشی داپۆشی بوو. جا خۆ لە ڕاستیدا بۆ مرۆڤ کە بڕیار بێت قورئان بگرێتە خۆی ئەمە مەرجێکی بنەڕەتی بوو. چاکناسینی دوێنراوەکانی حوسەین جارێکیان دێتە خزمەتی پێغەمبەری خوا نیەتی وا بۆ ڕێنمایی پێغەمبەری خوا بکات داینا بوو قەنەعاتی پێ بکات و لە بانگەوازەکەی پاشگەزی بکاتەوە سەروەری هەردوو جیهان توانایەکی ناوازە و دەراسای هەبوو لە ناسینی دوێنراوەکانی و دیاریکردنی ئاستیاندا بێ ئەوەی هیچ بیری لێ بکاتەوە بە وتەگەلێکی وەها بەرامبەرەکەی دەدوان کە ئەگەر بێت و جێی یەک دوانێک لەو وشانە بگۆڕێت یاخود ئەو وشە و دەربڕینانە لە بەرامبەر مرۆڤێکی تردا بەکار بێنێ کە کەسایەتیەکی جیاوازی هەبێ ئەوا هەموو شتێک تێک دەدەیت بە سەر یەکدا و هەرگیزیش ناگەیتە ئامانج پێغەمبەری خوا سەڵ الله و عليه وسلم هەم لە هەڵبژاردننی وشەکان هەم لە دەست نیشانکردنی خاڵ و مەقامی دوێنراوەکەیدا بێهاوتایە محاڵە کەسێکی هاوشێوەی ئەوت بەرچاو بکەوێت لەگەڵ کێ و لە کوێ و چۆنێتی قسە کردنەکەی بە جۆرێکی وەها خێرا ڕێک دەخست کە تەنانەت بۆ ساتێکیش بیری لێ نەدەکردەوە. هەرچی دەوت، دەرەنجام دەردەکەوت کە هەموو ئەو شتانەی وتوونی، ئەو شتانە بوون کە دەبوایە بوترانایە. وەک چۆن لە هیچ گوفتارێکیدا ئامانج نەپێکان بەدی ناکرێت. هەر بەو جۆرەش وتەیەکت بەرچاو ناکەوێت کە ناپێویست بێت یاخود هەروا لە زیادە وترابێت. بڕۆن لە وشە بە وشەی بکۆڵنەوە و بچنە بن جوبناوانیەوە. هەرگیز ڕێتان لە دەربڕینێکی زیاد لە پێویست ناکەوێت. ئەگەر ئەمە فەتانەت نەبێ ئەدی چییە؟ جا بڕوانن ئەم فەتانەتە چۆن حوسەینی تواندەوە. کاتێک حوسەین لە قسەکانی دەبێتەوە، پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام، بە دەربڕینێکی پڕ لە ویقار و ئەدەب لێی دەپرسێت، ئەی حوسەین، تۆ چەند خوا دەپەرستی؟ حوسەین دەڵێ، هەشت خواوەن. حەوت دانە لەسەر زەوی و یەکێکیش لە ئاسمان. مەبەست لەوەی ئاسمان، ئەڵڵایە، کە نەیانتوانیوە بە هیچ جۆرێک لە دەروونەکاندا بیسڕنەوە. بوونی خوای گەورە بیروباوەڕێکی لە ویژدان ڕەگ داکوتاوی ئەوتۆیە، تەنانەت سەردەمی جاهیلیش بە هەموو تاریکی و درێژخایەنی خۆیەوە، نەیتوانیوە بیسڕێتەوە. ویژدان درۆ ناکات. هێندە بەسە کە زوبان بە ڕاست و ڕەوانی تەرجەمەی تەواوی ویژدان بکات. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بەردەوام دەبێت لە پرسیار کردن. ئایا کاتێک تووشی زیانێک دەبیت ڕوو لە کامیان دەکەیت و لێی دەپاڕێیتەوە؟ حسین دەڵێ، لەوەی ئاسمان. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دەپرسێت، کە ماڵت تیا دەچێت لە کامیان دەپاڕێیتەوە؟ حسین دەڵێ، لەوەی ئاسمان. پێغەمبەری خوا بەم شێوەیە بەردەوام دەبێت لە پرسیارکردن و وەڵامیش هەر هەمان وەڵام دەبێت دەربارەی هەرچی بپرسێت حوسین لە وەڵامدا دەڵێت لەوەی ئاسمان حوسین بێ ئاگایە لەو ڕستەیەی کە لە دوای هەموو ئەمانەوە دێت سەروەرمان عليهەیهی سەڵاتی وەسەلام کۆتا قسەی خۆی دەکات و دەفەرموێ ئەو زاتە هەرخۆی بە تەنها وەڵامی هەموو نزاکانت دەداتەوە کەچی تۆ دەچی هاوبەشی بۆ بڕیار دەدەی بێ ئەوەی هیچ پێویستێکی پێی بێت ئەی بۆ من چی دەڵێم مسوڵمان ببە ڕزگارت دەبێت. لە بنەڕەتدا ڕستەکانی ئەم گفتوگۆیە لەو پەڕی سادەییدان. وەک دەبینین، ئاستی فیکری دوێنراو بە جۆرێک هەڵسەنگێنراوە، ئەوەتا لە کۆتایی گفتوگۆکەدا حوسەین شتێکی پێنامێنێت بۆ وتن. بەڵێ، پاش کۆتا وتەی پێغەمبەری خوا، تەنها یەک دێرد دەمێنێت کە دوێنراو بیڵێت، ئەویش، لا الە الا اللە، محمد رسول اللە، بە واتایەکی تر، کەسی دوێنراو یان ئەم دێڕە دەڵێت و، بە سەرفرازی ئەبەدی شاد دەبێ، یان لە یاخیبوون و سەرکێشی خۆی بەردەوام دەبێت و بێ ئەوەی وشەیەکیش لە زاری بێتە دەر، پشت هەڵدەکات و دەڕوات. لەم نێوەندەدا، هەڵبژاردەی سێیەم بوونی نییە. قسەکردن بە گوێرەی دوێنراو. مرۆڤی دەشتەکی مرۆڤێکە لە بیاباندا ژیان بەسەر دەبات. زۆر جار وشترەکەی لێون دەبێت، یان کۆڵ و بارەکەی لەبیر دەچێت، یان لە ناکاو تووشی دەبێت بە تووشی گێژەڵووکەیەکی لمینەوە و دەست دەکات بە هاوار و فوغان. جا بیر لە حاڵەتی ڕۆحی کەسێکی لەم جۆرە بکەنەوە. وەختێ ئەم مرۆڤە تووشی نەهامەتی و تەنگانە دێ، چی دەکات؟ هەبێ و نەبێ شتێکی جیاوازتر لەو قسانەی حەزرەتی حەمزە نایەت بەسەر زاریدا کە جارێکیان ئەرزی پێغەمبەری خوا سەڵ الله و عليهەیهی وەسەلەمی کرد حەزرەتی حەمزە لەو کاتەدا کە مسلمان دەبوو بە پێغەمبەری خوای وت ئەی محەممەد لە تاریکی نۆتەکە چاوی شەوانی بیاباندا تێگەیشتم کە خوا زۆر لەوە گەورەترە کە قەتیسی ناوچوار دیواران بکرێت بەڵێ نزیکەی هەموو ئەوانەی بێکەڵکی و دەستەوەسانی لات و عوزا و هوبەلیان بۆ دەرکەوتبوو هەمان شتیان دووپات دەکردەوە، چونکە ئەوە ویژدان بوو کە لە دەروونی ئەواندا نەعرەتەی ئەم حەقیقەتەی دەکێشا، ویژدانیش ڕاستی دەوت. ئەوەتا چەندین کەس بەم چەشنە حاڵەتە ڕۆحیەوە هاتوونەتە خزمەت پێغەمبەری خوا و پرسیارە دەشتەکییانەکانی خۆیانیان کردووە و لەڕێی وەڵامە نایابەکانی پێغەمبەری خواوە سەلات و سەلامی خوای لەسەر بێ کە پڕاو پڕی دونیای ڕۆحیان بووە بە هیدایەت سەرفراز بوون و شوێنی خۆیان لە نێو ئەستێرەکانی ئاسماندا کردوێتەوە. ئەحمەدی کوڕی حەنبەل لە ئەبوو تەمیمەوە ئەویش لە هاوڵێکی ترەوە ڕەحمەتی خوا لە هەمویان بێت دەگێڕێتەوە کەوتویەتی ڕۆژێکیان لە خزمەت پێغەمبەری خوادا دانیشتبووین پیاوێکی دەشتەچی هات و ڕاستەوخۆ ڕووی کردە پێغەمبەری خوا و پرسی تۆ محەممەدیت پێغەمبەری خوش بە دەربڕینێکی نەرم و لەسەر خۆ وەڵامی دایەوە بەڵێ من محەممەدم بانگەواز بۆ چ شتێک دەکەیت پێغەمەری خواسەڵ الله عليه وسلم دەفەرموێ بانگەواز بۆ لای خی عزیز و جەلیل دەکەم بە تەنها بۆ لای ئەو خوایەی کە تاک و تەنیایە و هیچ شەریک و هاوەڵێکی نییە. ئەو اللەیەی کە ئەگەر تووشی زیان بوویت و داوات لێ کرد لەسەرتی لا دەبات. ئەو خوایەی کە ئەگەر تووشی قاتی ووشکەساڵی بوویت و هانات بۆ برد وەڵامت دەداتەوە. پاراو و تێراوت دەکات. ئەو خوایەی کە ئەگەر لە زەوییەکی سارای تەخت دا بوویت و ڕێگە و توێشووت لێ ون بوو، تۆش لێی پاڕایتەوە، بە دەمتەوە دێت و بۆت دەگێڕێتەوە. ئای لە ناوازەیی ئەو وتانەی بەو دەشتەچیە وتران. بزانن چۆن تەواوی ڕستەکان پەیوەندیان بەو لایەنانەوە هەیە کە لەگەڵ خوێنی ئەو دەشتەچیەدا تێکەڵ بوون. برسێتی، وشکەساڵی، نەهامەتی و مەینەتی ناو بیابان، هەموو ئەمانە چی دەگەیەنن؟ ئەوەتا ئەو دەشتەچیەی کە چاک شارەزای ئەم شتانەیە، وائێستا باسی ئەو خاوەن توانستە ڕەهایەی بۆ دەکرێت کە لە تەواوی ئەو حاڵەت و بارانەدا دەبێتە تاکە دەرەتان و پەناگەی. جا خۆ ئەو هەستانەش کە لە ویژدانی ئەوەوە هەڵدەقوڵان، هەر هەمان ئەو واتایانە بوون. بەڵام بابای دەشتەچی هێشتا نەگەیشتبووە ئەو ئاستەی لە زوبانی ئەو واتایانە تێبگات. وەک بڵێی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بەم دەربڕینانەی ئەلفوبێی زوبانی ناخ و ویژدانی فێربکات، وەها بوو. قسەکانی بە جۆرێک کاریان لە کابرای دەشتەچی کرد. بە چەشنێک رەگی گومانەکانی دەروونیان وشک کرد جگە لە خۆ تەسلیمکردن بە پێغەمبەری خوا و هاتنە ناو ئیسلامەوە ڕێگەیەکی تری بۆ نەمایەوە ئەوە بوو بەیعەتی دا و شەرەفی بوونە سەحابی پێغەمبەری خی بەدەستێنە وشەکان زۆر سادەن شێوازی قسەکردنەکە هیچ گەمەیەکی ڕەوانبێژی و زمانەوانی تێدا نەکراوە بەڵام ڕاستێکی حاشا هەڵنەگر هەیە ئەویش ئەوەیە کە دوێنەر بە جۆرێک دواوە کە کت و مت هاوتای داخوازییەکانی حاڵەتی دوێنراو بێت، ئیتر دوای ئەمە کابرای دەشتەکی بە چۆکدا هات. جا ئایا جگە لە حەزرەتی محەمەد صلی اللە علیه وسلم بۆ چێی تر لواوە لەسەر زەویدا کە لە کۆمەڵە مرۆڤێکی دڵ بەردین ئوممەتێکی فریشتە ئاسا بەرهەم بهێنێت؟ ئەو وزە و توانایەی کردگاری مەزن پێی بەخشیبوو، وەها وەستایانە و لە جێی خۆیدا بەکاری هێناون، کە ئەوەتا ئەو وەرچەرخانە بێوێنەیەی لە هەموو بوارەکانی ژیاندا بەرپای کردووە، تا ئێستاش مێژووناس و کۆمەڵناسانی بە خۆیەوە سەرقاڵ کردووە و وەک تەلیسمێکی سەیر ماوەتەوە لایان. ئەو گەوهەرانەی حەزرەتی موحەممەد عەلەیهی سەڵاتی وەسەلام هەڵی دانە دەریای ژیانی کۆمەڵایەتییەوە، کۆمەڵە شەپۆڵێکی وایان هێنایە مەیدان، کە بە کەناراوی هەموو سەردەمەکانی دوای خۆیدا درێژ بوونەوە و ئەم چەرخەی ئێمەشیان خستە ژێر کاریگەری خۆیانەوە. هیچ گومانێکیش لەوەدا نییە، کە ئەم کارە تا قیامەت هەروا بەردەوام دەبێت. ئەمڕۆ کە لە هەموو لایەکی دنیاوە خەڵکی بەلێشاو دێنە ناو ئایینی ئیسلامەوە، ئەمەش جگە لە بەریەککەوتنی ڕۆخی ئەم سەردەمانە لەگەڵ ئەو شەپۆلانەی کە لە ئەنجامی شڵەقانی دەریای ژیانی کۆمەڵایەتیەوە بە گەوهەرە بەنرخەکانی پێغەمبەری خوا هاتونەتە مەیدان چیدی نیە جا ئایا کەسێکی تر هەیە ئەم جازیبە قودسیەی بدرێتە پاڵ کە بە درێژایی چەندین سەدە هێزی کاریگەریەکەی لەکارەدایە؟ مەگەر جگە لە حەزرەتی محمد صلی اللە علیە وسلم کەسێکی تر هەیە کە خاوەنی وەها جازیبیەیەک بێت تا بڵێین هی ئەوە؟ ببڕای ببڕای هەر ئەوە کە دانەی دانسقە و فەریدی کەون و زەمانە. هەموو شتێکیش لەبەر خاتری ڕووی ئەوە. نوری نەمر.